شارەزاد وتی هەر ئەو شەوە کاروان کەوتە ڕێ لەو لای شەوە زەولمەکان و تونچی لە تارمەکەوە سەیری خوارەوەیانە کرد کاروانی وشتر و هێزتریان بینی فانۆس و چرایان بینی زەولمەکان پرسیاری ئەو کاروانەی کرد پێیانوت ئەوە داهاتی دیمەشقا بۆ شاعمەری کوڕی نەعمان خاون بەغدای ئەبەن ئەمجا پرسی سەرقافڵەچی چێە وتیان گەورە دەرگاوانی مێردی کەنیزەکە زاناکەیە کە ئەمەی بیست ئەمیش دایک و باوک و وڵاتی خۆی بیرکەوتەوە بە گریانەوە بە تونچی وت توانای مانەوەم لێرە نەماوە لەگەڵم کاروانە وردە وردە ڕێەکەم تا ئەگەمە وڵاتی خۆم تونچی وتی من چاوم بەرای ناهات بە تەنیا ڕەوانەی قوتست بکەم و بۆ دیمەشق چۆن بێخەم بم لە چۆنت بەرەو بەغدا بۆیە تاکو بەغدایش لەگەڵت دێم زەولمەکان وتی، سەرچاوم دەیت. ئەمجا تونچی شتومەکی کۆ کردەوە و گوێدرێژی بۆ ئامادە کرد. هۆڕی پڕ لە خواردن کرد و خستیە سەر پشتی کەرەکە. چاوەڕێیان کرد تا دەرگاوان سواری هێسترەکەی بوو. خزمەتکاران بە دەوری دا. ئیدی زەولمەکان سوار بوو. وتی، تۆش لە پاش کۆمەوە سوار بە. ئەویش وتی، لە پزێرای دابم، بەڵام سوار نابم. ئەمجا وتی، کە ماندوو بم سوارە بم. زەولمەکان وتی با بگەمەوە نیشتیمانی خۆم ئەوسا بۆت دەرەکەوێ چۆن پاداشتت ئەدەمەوە کەوت نەڕێ تاک و ڕۆژ بۆوە ئێدی کاتی حەوانەوەی کاروانەکان و دەرگاوان هات فەرمانی حەوانەوەیدا دوای ئاودانی وشترەکان و حەوانەوە دیسان فەرمانی بارکردن و ڕۆشتنیدا پێنج ڕۆژ بەڕێوە بوون ئەم جاگەشتە شاری حەمە لەوێش بۆ سێ ڕۆژ لایەن دا و حەوانەوە ئەمجا کەوتنەوە ڕێ و گەشتە شاری دیار بکر ئەمجاش نەبای بەغدا لێدان زەولمەکان خوشکەکەی بیرکەوتەوە کەوتەوە گریان و ناڵان ئەم شعرەی هاتە سەر زمان چ ئارامم گرت و هەر چاوەڕێ بووم تاسەی هەواڵ و هی خەبەرێ بووم ماوەی یەک بینین کە ئەستەم ئەبوو خۆزگە دابڕان عمری کەم ئەبوو وەرن تەماشای لە شودارم کەن زەرد و لاوازی و جان بەبارم کەن تونچی وتی واز لەم گریانە بێنە چونکە لە دەواری دەرگاوان و نزیکین زەولمەکانی ژوتی پێویستە شعر بڵێم تاکو گڕی سینەم دامرکێنمەوە تونچی وتی توخوا کوڕی خۆم واز لە خەم و پەژارە بێنە تاکۆ گەڕێیتەوە وڵاتی خۆت ئەوەتا منیشت لەگەڵم ئەیژوتی بەخوا بەدەستی خۆم نییە بەلای شاری بەغدادا لای کردەوە بینی مانگەشەوە لەو لای شەوە نووسەت و زمانیش خەوی لێنەکەوت بیری براکەیە کردووە گریا کاتێکی زانی هەمان دەنگ ئەم شعرەی وت بەرقی یەمەنی بریست کایەوە تاسەی تۆی بیرهێنایەوە ئەی هاوڕێکی کە پێکەوە مەیت بۆ من هێنایەوە ئەی بریسکەی بروسکە جارانمان بێنەکایەوە گلەیم هەرگیز دێ مەکە بووم بە توش ئەم بەڵایەوە کە ئاوا خۆشەویستەکەم ڕۆشت و سەری نایەوە تەمەنم ئاوا بەسەرچوو بەختیاریم بۆ نەمایەوە شەرابی خەمی پێدام و ڕێژنەی فرمێسک بەدوایەوە هاوڕێ کارێکت پێکردوم وەک پوشم بەدەم بایەوە زەمانە پشتم تێمەکە بە تۆ دڵم بوژایەوە خۆشی خۆشی کە گونجام بێخەم فرێمی دایەوە من کە هەژار و داماوم کەسم نایە ژێرسایەوە ئێستاش لە خەمدا تاکم و دەرگای خۆشیم نەکرایەوە کاتێ ژینی ئێمە تاڵ بوو زۆڵەکان هاتنەکایەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کە زەولمەکان لە شعرەکەی بۆ هاواری کرد و بورایەوە نووسەت و زەمانی ژەو شەوە خەوی لێ نەکەوت چون کە براکەی بیرکەوتبووە کە گوێی لەو شارەش بوو دڵی ئارام بۆ و حەوایەوە بۆیە خزمەتکارێکی بان کرد خزمەتکار پرسی چی دەوێت ئەیژوتی بڕۆ ئەوەم بۆ بێنە کە شعرەکەی خوێندەوە ئەیژوتی نەگوێم لە شعر بۆ و نەبۆم ئەدۆزرێتەوە کێ خوێندێتیەوە ئێستا هەموو نووستون نووسەت و زەمان وتی هەر کەسێک بە خەبەر بوو ئەوە ئەو بووە خزمەتکار چووە دەرەوە دوای گەڕان تونچی بینی کە بە خەبەر بوو زەولمەکانیش بورابەوە کە تونچیەکە خزمەتکاری بەسەرسەریەوە بینی لی ترسا ئەم جالەی پرسی تۆ ئەو شعرت خوێندەوە کە خاتونەکەم گوێ لێ بوو تونچی وتی نەبەخوا خزمەتکار پرسیەوە ئەی چێ خوێندیەوە پیشانم دا چونکە تۆ نەنووست بووی تونچی خەمی زەولمەکانی بوو لە دڵی خۆی داوتە ترسم شتێک بەسەر زەولمەکان بێنن بۆیە وتی نازانم خزمەتکار وتی بەو خویە درۆکەیت چونکە تەنیا تۆ نەنووست بووی تونچی وتی بەو خویە بەڕاستمە ئەوەی شعرەکە خوێندەوە ڕێبوارێک بوو منیشی ناڕەحەت کرد خوا تۆڵی لێ بکاتەوە خزمەتکارەکەش وتی ئەگەرە زانی چێە پیشانم دا بابی بم بۆ خاتونەکەم ئەگەریش نا ئەوە خۆت بیگرە و بۆمان بێنە تۆنچی وتی بە چاوان ئەم جاگڕایە و لای خاتونەکەی و پێیوت ئەڵێن ڕەوتەنی بۆ ڕۆشتووە زەولمەکان کە بە ئاگا هاتەوە سەیری کرد مانگ بە ئاسمانەوەیە شنەبای بەیانە دیسان سۆزی کردەوە قڕگی پاکردەوە ویستی شعرێک بڵێ تونچی هاواری لە هەستاوتیەوە چیەکەی زەولمەکان و تیەمەوێ بە خوێندنەوەی شعر دڵنەوەی خۆم بکەم تونچی وتی تۆزانی لەسەر شعر خەریک بوو چیمان بەسەر بێ بە هزار حاڵ و ناڵی عەلی تاکو خزمەتکاری دەرگاوانم ڕازی کردووە چونکە من بەخەبەر بووم لە منی پرسی منیش وتم ڕێبوارێ بوو بەم ناوەدا ڕۆشت ئەم جا پێیوتم ئەگەر ئەم جارە تووشی بوویتەوە بۆمان بێنە کە زەولمەکان ئەمەی بیست بە دەم گریانەوتی کەس ناتوانێ ڕێم لێ بگرێ من شعری خۆم ئەخوێنمەوە چی ئەبێت باب بێ تونچیژوتی تۆ لە خۆڕا خۆت بە کوشتە دەی ئەیژوتی هەر شعرە خوێنمەوە تونچی وتی کەوا بوو لە یەکتر جیابینەوە من ئەمیست بە دایک و باوکت شادت بکەمەوە ئەوە ساڵ و نیوەکە تۆ لای منیت تۆم پاراستوە آخر ئەو خەڵکە ماندون و پێویستە بخەون زەولمەکانی ژوتی لە قسەی خۆم پەشیمان نیم کەوتەوە خۆلاواندنەوە بڕۆ هەواریان بانیان بکە بانک بەڵکو ئەمە خوا ئەویش بێتە دەنگ بزوت کێ خێرا دابگیرسێنە چونکە ئەو دنیای بۆتە شەوە زەنگ تاسەی ئەو هێندە عجایب نییە دووری بۆ ئێمە جەڤەنگە جەڤەنگ. ئەی ئەو بەهەشتەی لێ دورخراوم بۆ تۆیەکەوە دڵم تەنگە تەنگ. ئەمەشی وت بە دڵی خۆمان سوڕا زەمانە کۆی کردینەوە ئەو نیشتیمانە ئەو شوێنەی زەولمەکانی لێبوو جێی خۆشی باش نووسەی زەمانە کە شعرەکەی تەواو کرد سێ جار ناڵاندی و بێهۆشکەوت تونچی جاجمێکی بەسەردادا کە نووسە دوو زمانم دێڕی دوای بیست باوکو و دایک و براکەی بیرکەوتەوە بەڵام کە بێتی دووەمی بیست و ناوی خۆی و براکەی تیابوو بەدەم گریان و بانگی کردە خزمەتکارەکەی وتی بەڵا لێت بدا ئەوەی جاریەکەم شعرەکانی وت و هەر ئەو ئێستا لە نزیکمانەوە شعرەڵێ بەو خوای هەر ئێستا بۆم نهێنیت بە دەرگاوانەڵێم تێرت تێ هەڵبدا دەرت بکات ها ئەم سەد دینارەی بدەرێ بە ڕوێکی خۆشەوە بیهێنا ئەگەر هەر نەهات تورەکەکە هزار دیناری تیا هەمووی بدەرێ ئەگەر هەر نەهات ئەوە ناوەکەی و خەڵکی کوێیە چکارەیە ئەم زانیاریانم بۆ بێنەوە خێراکە زوو بگەڕێەوە ئەم جا هەڕەشی لێکردوتی نەکەی بەدەستی خاڵی بگەڕیتەوە ئەویش بە تووڕە دار هەنارەکەی دەستیەوە کەوتە گیانی نووستوانی نێو دەوار و ئەوانی دەرەوە کە هەموو نووستبوون تا گەشتە لای تونچی کە هەر ئەو بە خەبەر بوو پرسی تۆ بووی ئەو شعرانە خوێندەوە ئەی ژووتی نەبەخوا گەورەی هۆز من نەبووم خزمەتکار و ڕەبووتی لە دەستم دەرناچی ئەبێ هەر پێم بڵێ چێ چونکە منیش ناوێرم بەدەستی بەتاڵ بگەڕێمەوە شەهرەزاد شەهرەزاد وتی تونچی زۆر لە زەولمەکان ترسا بۆیە بە کوڵ گریا ئەمجا بە خزمەتکارەکەی وت بەو خویە خۆم بووم و نە ئەو کەسم بینیوە بەڵام کابراایەکی ڕوتەنیم بینی من توش مەکە چونکە لە قوتسەوە هاتووم کابرا فەرمانی دایە کە هەر ئێستا لەگەڵی بچێتە لای خاتونەکەی و خۆی بۆی بگێڕێتەوە چونکە هەر تۆ بینم بە خەبەربی ئەویش وتی تۆ بڕۆ خەمت نەبێ ئەم جار هەر کەسێکم بینی شعری خوێندەوە بۆ دەهێنم ئیتر زۆری لێ پاڕای و سەری ماچ کرد و دووری خستەوە کەچی دیسان گەڕای و خۆی لە پەنا درەختێکدا شاردەوە چونکە نەیوێرا بەدەستی بەتاڵ بگەڕێتەوە ئەمجا تونچی زەولمەکانی بەخەبرهێنایە وتی هەستە تاکو چی ڕووداوە بۆت بجێڕمەوە کە هەستا تونچی بەزمی خزمەتکارەکەی بۆ گێڕایەوە ئەویژوتی لەبەرەوەی لە نیشتیمانەکەمەوە نزیکم خەمی هیچم نییە تونچی وتی لەبەر چی وا شەیتان چۆتە کەلەتەوە ئاوا لە کەس ناترسی کەچی من لە تۆ و لە خۆش نەترسم بۆ خوای دی شعر مەخوێنەوە تا ئەگەیتە وڵاتی خۆت ئاخر ژنی دەرگاوان وا دیارە سەری بە شعرەکەت ئەیەشێ ڕەنگە نەخۆشی بووبێ یان خەوی زڕابێ بۆیە بۆ دووەم جار نردەوە بە شوێنتدا زەولمەکان هەروەکەوەی هیچی نەبیست بێ دەستی بە خوێندنەوە کردەوە هەر کەس هەڵەسێ بە جۆرێ گلەییەکە و لێمانە تۆرێ بەهانەی چییە بۆمان ئەگەڕێ گەر سەری نەخورێ لە شەڕ و شۆڕێ ئاژاوە جێران هەر کە پرسیان وتم بۆ خاکە کە دێمە گۆڕێ وتیان کامیان خۆشترینیانە وتم ئەو کەسەی کە دڵ نەگۆڕێ وتیان هیچ کاتێک پێی مەزن نەبووی وتم خۆ پێشی نەبووم سەر شۆڕێ وتم هەر نابێ کە لی دابڕێم مەگەرە و دەمەی ئەم خەنە گۆڕێ گوێ بەو کەسەش نادەم هەوڵ بدا عشقمدا چۆڕێ خزمەتکار کە خۆی لیان شارد بۆوە گەشتە سەریان کە تونچی خزمەتکارەکەی بینی هەڵات لە دوورەوە چاودێری زەولمەکانی کرد خزمەتکارەکەی وتی ئەسلام عیکم ئەمی ژوتی سلااو لە ئێوەش ئەم جا خزمەتکاروتی گەورم ئەمە جاری سێمە بێمەلاتان خاتونەکەم داوای بینینی ئێوە کە ئەوژوتی ئەمە کێیە ئەیەوێ بمبینێ لەعنەت لە خۆی و مێردەکەی ئەمجا کەوتە جنێودان بە خزمەتکارەکەیش ئەویش ئامۆژگاری کرابوو کابێت بە زمانی شیرین لەگەڵیا ڕەفتار بکە بەڵکو بە قسەی بکە کە نەهات سەد دیناری بداتێ بۆیە خزمەتکار بە نەرمی لەگەڵیدا جوڵایەوە و پارەکەی پێبەخشی ئەم جاوتی گەورم فەرموو تا بچینە لای خاتوونەکەم هەندێک پرسیارت لێکە دواتر دەیتە دەرەوە خەڵاتێکی باشش دەکا ئەوی شوێنی کەوت و تونچی بەدوایەنەوە لە دڵی خۆشی دایوت داخی گرانم بۆ گەنجەکەی چونکە سبێنێ ئەیکوژن کە بردیانە دەوارەکەەوە تونچی لە دڵی خۆی داوتی تۆ بڵێ هێندە نمەک بە حرام بێ بڵێت تونچیە کە شیعرەکەی خوێندۆتەوە ئەمجا خزمەتکار چۆ لای خاتونەکەی وتی خانم ئەوەی داوا دەکرد ئامادەم کردووە گەنجێکی شۆخ و شەنگە و لە بەگزادە چێ کە نووسەت و زمانەمێ بیست کەوتە دڵە کوتێ وتی پێی بڵێ هەندێ لەو شێرانە لە نزیکەوە بخوێنێتەوە با گوێم لێبێ دواتر ناوی ئەپرسم و ئەپرسم خەڵکی شوێە خزمەتکار لە پەردەوە هاتە دەر و وتی، هەندێ شیعر بڵێ، خانمەکەم لەو دیو پەردە گوێی گرتووە، دواتر ناوی خۆت و وڵاتەکەت بڵێ. زەولمەکان وتی بە چاوان، بەڵام بەسەرهاتەکەم سەرەتا و کۆتایی نییە، تاکو باس بکرێ، خۆیشم وەکو سەرخۆش وام، ئاگام لە خۆم نییە تاکو بیگێڕمەوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد وتی کە نووسەت و زەمانەمی بیست دایە پڕمەی گریان و بە خزمەتکارەکەی وت لی پرسا خۆ لە دایک و باوکی خۆشەویستی دابڕاوە خزمەتکار ئەوەی لێپرسی و ئەویش لە وەڵام داوتی بەڵێ لەو خۆشەویستانە و بە تایبەتی خوشکەکەم نووسەت و زەمان بێدەنگ بوو دواتر وتی پێکشاد بوونەوتان ویستی خوا بێ ئەم جاوتی کەوا بوو چەند شعرێک لە تاسە و سۆزی کەس و کار و نیشتیمانەکەت بخوێنەوە ئەمجا بەدەم هەنا ساڵ کێشانەوە بەم جۆرەی لاوانەوە ئەڵەی هندیانی پیادا چووە دۆڵ واگرتوێتی بۆنی مسک خۆڵ سلااو لە دڵدار لەو ڕەزوباخەی تێدا عاشقان خەمیان کردە کۆڵ وەرە لە دڵی من پرسیار بکە تا سۆزی دەرخە بە بێ گرێ و گۆڵ خوا هەوری ڕەشی بە چەخماخەوە ناردە گیان نوسەت و زەمانی کڵۆڵ نوسەت و زەمان ئەمەی بیست خۆی پێ نەگیرا و دامێنی پردەکەی هەڵدایەوە تاکو ئەو لاوە ببینێ ورتر سەرنجیدا ئەمجا هاواری کرد زەول مەکان برام کە ئەویش خوشکەکەی بینی ناسیە و هاواری کرد نووسەت و زەمانی خوشکم هەردووکیان باوەشیان بەیەکدا کرد و بەسەر یەکدا بورانەوە کە خزمەتکارەکە ئەمەی بینی سەری سوڕما چوو جاجمێکی هێنا و دای بەسەریاندا چاوەڕێ کردن تا بە ئاگا هاتنەوە ئەم جاجارێکی دی باوەشیان بەیەکدا کرد و سوپاسی خۆیان کرد ئەم جاریان نووسەت و زەمان ئەمەی هاتە سەر زمان زەمانە باکی لە کوشتن نییە هەر بۆیە حەقی لێبوردن نییە کە برام پشت و یارمەتی دەربێ ترسم لە خۆم و لە مردن نییە کە زەول مەکانەمەی بیست خوشکەکەی بە سنگەوە گرت ئەم شعرەی وت بۆ دڵی تەنگ و پەژارەیەکین تۆ ورەت بەرزە و ئێمەش بێچەکین تۆ لە هەڕەشەی مێمەڵە ترسی منیش یەک پارچە ئەبمە گڕ و قین. لە دەرگای مەحفەکەدا سەعاتێک دانیشتن ئەم جانوسەت و زەمان وتی وەرە با بچینە ناو کەژاوەی دەوارەکەوە چیت بەسەر هاتووە بۆ مجێڕەوە منیش بەسەرهاتی خۆمت بۆ جێرمەوە کە چوونە ژوورەوە زەولمەکان وتی یەکەم جار تۆ بەسەرهاتی خۆت بجێڕەوە خوشکەکەی هەر لەو کاتەوە لە خانەکەەوە چووە دەرەوە دواتر دەشتەکی فراندیم جا بازرگان لی کڕیەوە دواتر بازرگانیش بردی بۆ لای شرکانی برای و پێی فرۆشتەوە چۆن شرکان هەرکە کڕیە و ئازادی کرد دواتر مارەی کردم جا باوکی هەواڵەکەی بیستەوە نردێ شوێنی ئەم جاوتی سوپاس بۆخوا بەیەکی شاد کردینەوە چۆن پێکەوە لە ماڵ دەرچوین هەروایش پێکەوە ئەگەڕێنەوە ماڵ ئەم جاوتی شرکان بۆ ئەوەی ئەم دەرگاوانە من بگەێنێتە ماڵی باوکم لی مارە کردم ئەمە هەواڵی من ئەی بەسەراتی تۆ چۆن بووە ئەویش بەسەراتی خۆی گێڕایەوە کە چۆن نەخۆش کەوت و تونچی بردەوە ماڵی خۆی و پارێکی زۆری تیا خەرج کرد ئەمجا شوێنی کەوت تا ئێرە وتی خوشکێ تونچی کارێکی وای لەگەڵ کردووم برا لەگەڵ برای ناکە لە دەمی خۆی گرتەوە ئەیدا بە من خۆی بە پێ ڕۆشت و منی بە سواریە برد ئەم جان و سەت و زەمان خزمەتکارەکەی بان کرد و پێیوت ها ئەوە مژدانەکەت چونکە لەسەر دەستی تۆدا بە براکەم گەیشتمەوە تورەکە پارەکە هەمووی بۆ خۆت دەبڕۆ ئاغات بانکە ئەوش بە شادی و ڕۆشت و هێنایی کە چوە ژوورەکەی نوسەت و زەمان سەیری کرد براکەی لایەتی بە خێراتنی کرد کە پرسیاری لێ کرد بەسەراتی خۆی بۆ ئەویش جێڕایەوە ئەم جان و سەت و زەمان ڕووی لە دەرگاوان کردوتی ئەوەش بزانە کە نزەکەت مارە نەکردووە کچی شعمەری کوڕی نەمانت مارە کردووە ئەمەیش زەولمەکانی برامە کە دەرگاوان ئەو دیمەنەی بینی دڵی یەکلایی بووە کە زاوای شعمەری کوڕی نەمانە لە دڵی خۆیدا وتی، لەمەودوا چاوەڕێی ئەوەم پاشا منیش بکاتە میری هەرێمێک لە وڵاتدا. ئەمجا زەولمەکانی ماچ کرد، سوپاسی خوای کرد کە سەلامەت بووە و بە خوشکەکەی شاد بۆتەوە، فەرمانیشی دا کە دەوارێکی تایبەتیان بۆ هەڵبدەن و ئەسپێکی شایستەی پێشکەش بکەن. خوشکەکەی هەڵیدایە وتی، نا، نا، نا، من حەزەکەم لە دەواری خۆمدا بێت و با تێر لە یەک بخۆین، ئەزانی دەمێکە ئەم برایی خۆم نەدیوە. ئێستاش لە وڵاتی خۆمانەوە نزیکین دەرگاوەنتی فەرمان فەرمانی خۆتانە کە چۆ دەرەوە شیرینی و سێ بخچە بەرگی بۆ زەولمەکان نرد ئەمجا بەرە و تەختە ڕەوانەکە چوو خوشکەکەی پێیوت خزمەتکارەکە بانکە بینێرە با تونچیەکە بهێنێت و ئەسپێکیشی بداتێ باس فرێشی بۆ بڕازێنەوە پێشی بڵێن با لێمان دوور نەکەوێتەوە ئەمجا ئەویش فەرمانی دایە خزمەتکار وتی بە چاوان پاسەوانانی لەتەک خۆی دابرد و بە شوێنی داگەڕان تاکو دۆزیانەوە کە سەیرەکەن قامچی لە کەرەکەی ژێریدا بۆ ئەوەی غار بکات و دوورکەوێتەوە چاوانیشی بە فرمێسک بوون لە ترسی خۆی دوورکەوتنەوەی لە زەولمەکان لە بەرخۆشی و ئەیوت ئای چەندم ئامۆژگاری کرد هەر بە قسەی نەکردم ئاخۆێستا چی بەسەر هاتبێ لە پڕ پاسەوان چوار دەوریان گرت شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی کە تونچی خزمەتکارەکەی بینی و ئەو هەموو شمشێر بەدەست چوار دەوریان گرتووە ڕەنگی زەرد هەڵگەڕا وتی دیارە بە چاکەکانی زانیوم بۆیە منیشی کردوتە هاو بەشی تاوانەکەی خزمەتکارشی ڕاندی بەسەری داوتی کێ بوو بۆ شێرانە ئەی لاواندەوە درۆزن چۆن وێرات بڵێ من ئاگام لەو شێرانە نییە و هاوڕێکەشت بوو ئەی خوێندەوە لەبەرئەوە تاکو بەغدا ئەبێت لەگەڵمان بیت چیمان لە هاوڕێکەت کرد وایش لە تۆ کرد کامەی بیست ترسەکەی زۆرتر بوو هاواری کرد ئەمە ئەو ڕۆژەیە کە لێ ترسام لەبەر خۆیەوە ئەم شعرەی وت خۆم بەخۆم کرد تیر بارانم کەن وێڵ و ئاوارەی ناوشارانم کەن ئەمجا خزمەتکار بە پاسەوانانی وت لەسەر پشتی کەرەکەی بهێننە خوارەوە لە ژێرەوەش ڕایسپاردن کە نابێت موویەک لەسەری بێتەوە ئەبێت ڕێزی بگرن. کەتونچی ئەو هەموو خەڵکەی بە دەوریەوە بینی ڕووی کردە خزمەتکارە و وتی، ئەی سەرۆک، نە من برای ئەوم و نە خزمیشمە، من کابرایەکی تونچیم، ئەوم لەسەر سەلیۆنک و بە نەخۆشی دۆزییەوە. لەگەڵ خۆیان بردیان. ئەویش هەزاران جۆر بیری لێ کردەوە، لەو لایشەوە هەر خزمەتکار بوو جاروبار پێیانەوت، ئەوە ڕۆحی خۆت لێ زیاد بوو ئاوە بە شعر خوێندنەوە خۆت و ئەو لاوت توش کرد بە دزیشەوە پێی پێکەنی هەرکە گەیشتە لای دەوارەکە سفریان بۆ ڕازاندەوە خواردنیان بۆ دانا ئەمجا خزمەتکار و تونچی پێکەونانیان خوارد سەرۆک داوای شربەتی کرد دوای خۆشی دەرخواردی تونچیدا بەڵام ئەمانە ترسی تونچیان نەڕەواندەوە سەرۆک پاسەوانان پێیەکی لای زەولمەکان بوو پێکەی تری لای تونچی بوو خوشک و برایش دەردە دڵیان بۆ یەکە کرد کاروان بەڕێوە بوو نزیکەی سێ ڕۆژیان مابووگەنە وڵاتی خۆیان ئێوارە دەرگاون خستی بۆ حەوانەوە کە ڕۆژ بۆوە کەوتنەوە بارکردن و خۆپێچانەوە ئەمان لەمەدا بوون سەیریان کرد تەپ و تۆز بڵند بۆوە دنیا تاریک بوو دەرگاوان کە سەرقافڵەچی بوو بان کرد بارمەکەن بستن خۆی و پیاوانی سوار بوون و کەوت نەغاردان بەرەو تەپ و تۆزەکە کە نزیک بۆوە سەری سوورما سوپایەکی فرە ئاڵا و بەیداخ و کەڕەنا لێدان کە سوپاکە ئەمانیان بینی 500 شمشێر بەدەساتن و چوار دەوری ئەمانیاندا بە شێوەیەک هەر سوارێکی دەرگاوان پێنج سوارەی ئەو سوپایی بە دەورەوە بوو دەرگاوان پرسی هەواڵ چییە ئەمانی کە ئاوان بەسەردێنن لە چوو هاتون ئەوانیش لیان پرسی تۆ چیت لە چوو هاتوویت بۆ کوێ چی ئەوی ژوتی من خزنەداری شاشرکانی کوڕی شامەری نەمانم داهاتی ساڵانی شاری دیمەشقم پێ و ئەیگەێنمە بەغدا شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەوی حەفتا و حەوت. شارەزاد وتی کامیان بیست بە دەسەسڕ دەم و چاویان داپۆشی و بەگریانەوتیان شاعمەری کوڕی نەعمان ژەهر خواردو کراو مرد تۆیش فەرم و بێخم بە بچۆ بەلای دندانی سەرۆک وەزیران کە خەزنەدارەمەی بیست زۆر گریا وتی ڕنج بە خەسار خۆمان بۆ ئەم سەفەرەی کردمان بەدەم گریانەوە تێکەڵی سوپا گەورەکە بوون ئەمجا فەرمانیان لە سەرۆک وەزیران وەرگرت بۆ بارخستن و دەوار هەڵدان و حەوانەوە دەوارێکیان بۆ وەزیر هەڵدا ئەویش سەکۆیەکی لە ناوەڕاستی داڕازاندەوە کە لەسەر سەکۆکە دانیشت هەواڵەکەیان پێدا جارێکی دی بەبیستنی ناوی شامەری نەمان دەستی کردەوە گریان دانیشتوانیش لە سەر جێنشینی تەختی پاشایەتی ڕێکنەکەوتن و شەڕی ناوخۆ لە گەشەدا بوو ئەوەی بۆ هۆی بێدەنگبوونەوەی ڕەمەکی خەڵکەکە وتاری چوار قازیەکە بوو دانیشتوانی وڵات و چوار قازی و پیاماقۆڵان لەسەر ئەو ڕێکەوتبوون کە خۆیان بگەێنە شرکان و بەرەو شاری بەغدای بنەوە تاکو ببێتە جێنشینی باوکی هەندێکیان داوای کوڕەکەی تریانەکرد کاویش زەولمەکان بوو بەڵام کەس هەواڵیانی نازانی کە خەزنەدار ئەمەی بیست بڕوای بە چیرۆکی ژنەکەی کرد ئەمجا ئەویش خەفەتێکی گەورە دایگرت لە لایەکی ترەوە دڵی بەوە خۆش بوو کە زەولمەکانیان لەگەڵە و ئەبێتە پاشای بەغدا ئەمجا خەزنەدار ڕووی کردە دندان وتی بەسەراتی ئەوە فرە سیر و سەرسوڕهێنەرە بەڵام خوا ماندووبوونی ئەو سەفرەی لەسەر شان سوکردن چونکە زەولمەکان و نووسەت و زەمان هەردووکیان لەگەڵ کاروانەکەی ئێمەن کە دندانی سەرۆک وەزیرەمەی بیست زۆر دڵی خۆش بوو دواتر ڕووی کردە خەزنێندار وتی چیرۆکێم دوانم بۆ بگێڕەوە چیان بەسرات و ئاوا لێمان دابڕان ئەویش چیرۆکی نووسەت و زمانی بۆ گێڕای و تێگەیان کە ئێستا ژنیەتی ئمجا هەر لە نوکەوە تا کۆتایی بەسەراتی زەولمەکانیشی بۆ گێڕایەوە دندانی سەرۆک وەزیران ناردیە شوێنی وەزیرانی شاری بەغدا و کۆبونەوەی پێکردن بەجوانی بەسەراتی زەولمەکان و خوشکەکەی بۆ گێڕانەوە ئەوانیش زۆر خۆشحاڵ بون بە گەڕانەوەی و سەریان لە قەزا و قەدەری خوا سوڕما خەزنەداریان بەخێرهێنا ئیتر دندانی سەرۆک وەزیران و خەزنەدار لە دیوەخان کۆڕیان بەست میران و پیاوماقوڵان و ناسراوانی دەوڵەت ئامادە ببوون، گوڵاویان بەسەردا پرژێنرا، ئەمجا کەوتنە لێکۆڵینەوە و بیر و ڕاگۆڕینەوە. سەربازان بە ئاڵای جەنگەوە لە ڕیزی ڕێکوپێکدا وەستابوون. کە کۆڕەکە کۆتا بوو، ئەمجا سوپاکە بەرەو سەربازگەکەیان بوونەوە.